پێغەمبەر درودی خوای لەسەر بێ فەرموویەتی بوراقم بۆ هێنرا کە وڵاخێکی سپی و بەرز بوو لە گوێ درێژ بەرزتر بوو و لە ئێستر نزمتر بوو قاچی دادەنا لەو جێگەی تا چاوی بەدی دەکرد واتە هەنگاوی هەڵناوەتەوە بۆ ئەو سەر نێوان هەموو هەنگاوێکی مەودای بینینی چاو بووە لە ڕیواەتێکی تردا هەر لە ئەنەسەوە ڕزای خی لەسەر بێت دەفەرمێت لەو شەوەدا کە خی گەورە شەوڕەوی بە پێغەمبەر کردرودی خی لەسەر بوراقیان بۆ هێنا زین و لەغاو کرابوو ئامادە کرابوو بۆ پێغەمبەر درودی خوای لەسەر بێت تا سواری بێت سواربوونی بەلاوە ناڕەحەت بوو جبریل سەلامی خوای لەسەر بێ بە بوراقی وت ئاوا دەکەیت بە پێغەمبەر درودی خوای لەسەر چی وار لێ دەکات وا بکەیت واللهی هیچ کەسێک بەڕێزتر لای خوا لەم پیاوە سواری پشتت نەبووە اینجا بوراق لە شەرمدا ئارەقی دەرکرد لە ڕیواەتێکی تردا دەفەرمێت سواری پشتی کردم و هاوەڵەکەم کە جبریلە لەگەڵم دابوو لێم جیا نەدەبەوە لە ڕیواەتێکی تردا جبریل سواری کردم و هەردووکمان سواری پشتی بووین تا بیت المەقدس لە ڕیواەتێکی تریشدا لەو شەوەدا کە شەوڕەویم پێکرا لەو جێگەیەدا قاچم دانا کە پێغەمبەران سەلامی خۆیان لەسەر بێ قاچیان دادەنا لە بیت المەقدس لە گێڕانەوەیەکی تردا کاتێک کە گەیشتی نەبیت المەقدس جبریل سەلامی خۆی لەسەر بێ وای لە بەردەکە کرد کونی کرد و براقەکەی پێبستەوە لە ڕیوایەتێکی تردا دەفەرمێت، بوراقی بەستەوە بەو ئەڵقەیی بە دەرگای مزگەوتەکەوە بوو کە پێغەمبەران سەلامی خوایان لەسەر بێ پێشتر پێیان بەستۆتەوە پاشان چوومە ناو مزگەوتەوە و دوو ڕکات نوێژم کرد دوای ئەوە چوومە دەرەوە و جبریل سەلامی خوای لەسەر بێ دوو قاپی بۆ هێنام یەکێکیان شەرابی تیا بوو ئەوی تریان شیری تیا بوو لە ڕیوایەتێکی تردا قاپێکیان هەنگوینی تیا بوو لە ڕیوایەتێکی تریشدا پێم وترا بە ئارەزووی خۆت کامەیانت حەز لێە هەڵیگرە منیش شیرەکە ماڵبژارد لە ڕیواەتێکی تردا دەفەرمێت پاشان خواردمەوە و جبریل فەرمووی فترەتت هەڵبژارد لە ڕیواەتێکی تردا پێیوتم ئەگەر تۆ ئارەقت هەڵبژاردایە ئەوە عومەتەکە دوای تۆ گومڕا دەبوون پاشان بەرز کراینەوە بۆ ئاسمانی دنیا لە ڕیواەتێکی تردا دەفەرمێ دەستی گرتم و بەرزی کردمەوە لە ڕیوایەتێکی تردا دەفەرمێت کاتێ من دانیشتبووم جبریل سەلامی خی لەسەر بێ هات بۆ لام و دەستێکی دا بەسەر هەردوو شانمدا و هەستان چوومە لای درەختێک کە وەک هێلانەی باڵندەی پێوە بوو من دانیشتم لە یەکێکیاندا و ئەویش دانیشت لەوی تریاندا ئینجا بەرەو ئاسمان بەرز بووینەوە تا ڕۆژ هەڵات و ڕۆژ ئاوامان لەبەر چاو نەما منیش هەر سەیرم دەکرد و دەمڕوانی ئەگەر بمویستایە دەست لە ئاسمان بدەم دەستم لێدا ئاوڕم دایەوە بەلای جبریلدا و بینیم وەک پۆشاکێکی کۆنوا بوو لە ڕیواەتێکی تردا دەفەرمێت جبریلم بینی وەک پۆشاکێکی کۆنوا بوو لە ترسی خوا و زانیم چەندە شارەزاترە بەخوای گەورە لە من جبریل داوای کردنەوەی دەرگای ئاسمانی کرد وترا کێیە وتی جبریل وترا کێت لەگەڵدایە وتی محەممەد وترا ئایا پێغەمبەرایەتی پێسپێراوە وتی بەڵێ پەیامی پێغەمبەرایەتی پێسپێراوە بیکەرەوە لە ڕیواەتێکی تردا دەفەرمێت دوای ئەوە لێپرسراوی دەرگای ئاسمانی دنیاوتی مەرحەبای لێبێت چاکترین جێگە ئەو جێگەیە ئەو بۆی دەچێت ئینجا دەرگای بۆ کردینەوە لە ڕیواەتێکی تردا دەفەرمێت کاتێ بەرز بووینەوە بە ئاسمانی دنیادا بینیم پیاوێک دانیشت بوو هەندێک ڕەشایی هەبوو لای ڕاستەوە و لای چەپی شێوە هەندێک ڕەشایی هەبوو کە تەماشای لای ڕاستی دەکرد پێدەکەنی و کە تەماشای لای چەپی دەکرد دەگریا لە ڕیواەتێکی تردا جبریل سەلامی خی لەسەر بێوتی ئەوە ئادەمی باوکتە سەلامی لێبکە منیش سەلامم لێکرد و ئەویش وەڵامی دامەوە وتی مەرحەبا و پێشوازی لە کوڕی چاک و پێغەمبەری چاک پێغمبەر درودی خی لەسەر بێ دەفەرمێت پێشوازی لێکردم و دوعای خێری بۆ کردم ڕیواەتێکی تردا دەفەرموێت ئەی جبریل ئەوە کێیە وتی ئەوە ئادەمە سەلامی خی لەسەر بێ و ڕەشاییەکانی لای ڕاست و چەپیەوە ڕۆحی نەوەکانی خۆیەتی ڕەشاییەکەی لای ڕاستەوە ئەهلی بەهشتن و ڕەشاییەکەی لای چەپیەوە ئەهلی دۆزەخن کە تەماشای لای ڕاستی دەکات پێ دەکەنێت و کە تەماشای لای چەپی دەکات دەگری پاشان بەرز کراینەوە بۆ ئاسمانی دووەم و جبریل سەلامی خی لەسەر بێ داوای کردنەوەی دەرگاکەی کرد وترا کێیە ئەویش وتی جبریل وترا کێت لەگەڵدایە وتی محەممەد وترا ئایا پەیامی بۆ نێراوە وتی بەڵێ وترا پێشوازی و مەرحەبای لێبێ بۆ چاکترین جێگە دەچێ و دەرگاکەمان بۆ کرایەوە پێغەمبەر درودی خی لەسەر بێ دەفەرمێت کاتێ چوومە ناو ئاسمانی دووەمەوە بینیم دوو خاڵۆزاکە یەحیا و عیسا سەلامی خۆیان لەسەر بێت لەوێ بوون جبریل وتی، ئەوە یەحیایە و ئەوە عیسایە، سەلامیان لێ بکە. منیش سەلامم لێ کردن و ئەوانیش وەڵامیان دامەوە و وتیان، مەرحەبا و پێشوازی لە برای چاک و پێغەمبەری چاک. پێغەمبەر دروودی خوای لەسەر بێ دەفەرموێت، پێشوازییان لێ کردم و دوعای خێریان بۆ کردم، پاشان بەرز کرامەوە بۆ ئاسمانی سێهەم. جبریل داوای کردنەوەی دەرگای کرد، وترا کێیە؟ وتی، جبریل. وترا کێت لەگەڵدایە؟ وتی، محەممەد. وترا ئایا پەیامی بۆ نێرراوە؟ وتی، بەڵێ، کاتێ چوومە ئاسمانی سێهەم، یوسفم بینی کە نیوەی جوانی پێ بەخشرابوو. جبریل سەلامی خوای لەسەر بێ وتی، ئەوە یوسفە، سەلامی لێ بکە. منیش سەلامم لێ کرد و ئەویش وەڵامی دامەوە و وتی، مەرحەبا و پێشوازی لە برای چاک و پێغەمبەری چاک. پێغەمبەر دروودی خوای لەسەر بێ دەفەرمێت، پێشوازی لێ کردم و دوعای خێری بۆ کردم. پاشان بەرز کرامەوە بۆ ئاسمانی چوارەم و جبریل داوای کردنەوەی دەرگای کرد، وترا کێیە؟ وتی جبریل، وترا کێت لەگەڵدایە؟ وتی محەممەد، وترا ئایا پەیامی بۆ نێرراوە؟ وتی بەڵێ، پاشان دەرگاکەی بۆ کردینەوە، چووم تەماشام کرد ئیدریسم بینی، جبریل وتی ئەوە ئیدریسە سەلامی لێ بکە، منیش سەلامم لێ کرد و ئەویش وەڵامی دامەوە و وتی، مەرحەبا و پێشوازی لە برای چاک و پێغەمبەری چاک. پێغەمبەر درودی خوای لەسەر بێ دەفەرموێت پێشوازی لێکردم و دوعای خێری بۆ کردم خی گەورە فەرموویەتی بەرزمان کردەوە بۆ جێگەیەکی بەرز پاشان بەرز کراینەوە بۆ ئاسمانی پێنجەم و جبریل داوای کردنەوەی دەرگای کرد وترا کێیە وتی جبریل وترا چێت لەگەڵدایە وتی محەممەد وترا، ئایا پەیامی بۆ نێرراوە؟ وتی، بەڵێ، دەفەرموێت، پاشان دەرگای بۆ کردینەوە و هارونم بینی سەلامی خوای لەسەر بێ، جبریل وتی، ئەوە هارونە بچۆ سەلامی لێ بکە، منیش سەلامم لێ کرد و هارونیش وەڵامی دامەوە و وتی، مەرحەبا و پێشوازی، لە برای چاک و پێغەمبەری چاک پێغەمبەر درودی خوای لەسەر بێ دەفەرموێت پێشوازی لێکردم و دوعای خێری بۆ کردم پاشان بەرز کراینەوە بۆ ئاسمانی شەشەم و جبریل داوای کردنەوەی دەرگای کرد وترا کێیە وتی جبریل وترا چێت لەگەڵدایە وتی محەممەد وترا ئایا پەیامی بۆ نێراوە وتی بەڵێ پاشان دەرگاکەی بۆ کردینەوە چوم تەماشام کرد موسا لەوەیە جبریل وتی ئەوە موسایە سەلامی لێ بکە منیش سەلامم لێ کرد و ئەویش وەڵامی دایەوە و وتی، مەرحەبا و پێشوازی لە برای چاک و پێغەمبەری چاک، پێغەمبەر دروودی خوای لەسەر بێ دەفەرمێت، پێشوازی لێ کردم و دوعای خێری بۆ کردم. کاتێ ویستم بەجێی بهێڵم و کەمێک لێی دوور کەوتمەوە، دەستی کرد بە گریان، بانگی لێ کرا، چی خستیتیە گریان؟ ئەویش فەرمووی، ئەی پەروەردگار! کوڕێکت ناردووە دوای من، لە ئوممەتەکەی ئەو زیاتر دەچنە بەهەشتەوە لە چاو ئوممەتەکەی مندا. پاشان بەرز کراینەوە بۆ ئاسمانی حەوتەم و جبریل داوای کردنەوەی دەرگای کرد وترا کێیە وتی جبریل وترا کێت لەگەڵدایە وتی محەممەد وترا ئایا پەیامی بۆ نێرراوە وتی بەڵێ پاشان دەرگاکەی بۆ کردینەوە تەماشا دەکەین ئیبراهیمە و پاڵی داوە بە بەیت المەعمورەوە وتم ئەی جبریل ئەوە چییە وتی ئەوە بەیت المەعمورە هەموو ڕۆژێک حەفتا هەزار مەلائیکە دەچنە ناوی و کە هاتنە دەرەوە هەتا کۆتایی دنیا ناگەڕێنەوە ناوی لە ڕیوایەتێکی تردا ئەو حەفتا هەزار مەلائیکەیە دەچنە ناوی و پاشان ناگەڕێنەوە ناوی تا قیامەت بەرپا ئەبێ. پێغەمبەر دروودی خوای لەسەر بێ فەرمووی ئەوە کێیە پاڵی داوەتەوە؟ جبریل وتی ئەوە ئیبراهیمی باوکتە بچۆ سەلامی لێ بکە، منیش سەلامم لێ کرد ئەویش وەڵامی دامەوە وتی مەرحەبا و پێشوازی لە کوڕی چاک و پێغەمبەری چاک. لە ڕیوایەتێکی تردا پێغەمبەر درودی خوای لەسەر بێ دەفەرمێت، ئەو شەوەی کە شەوڕەویم پێکرا تێپەڕیم بەلای ئیبراهیمدا سەلامی خوای لەسەر بێ وتی، ئەی جبریل ئەوە کێیە لەگەڵتدا؟ ئەویش وتی، ئەوە محەمەدە، ئیبراهیمیش سەلامی لێکردم و پێشوازی لێکردم و وتی، ئەی محەمەد سەلامی من بگەیەنە بە ئوممەتەکەت و هەواڵیان پێ بگەیەنە، و بەرز دەکرێتەوە و هەر شتێکیش لەسەرەوە بێت هەتا ئەوێ دێتە خوار و لەوێ وەردەگیرێت دەفەرمێت فەرمانێک لە فەرمانەکانی خی گەورە گرتیەوە و ڕواڵەتی سیدرەتول منتەها گۆڕا هەتا هیچ کەس لە دروستکراوەکانی خوا ناتوانێت وەصفی بدات لە جوانیدا شێوەی وەک بەری دارن نەبقە وەکو گۆزە گەورەکانی هەجەروا بوو گەڵاکانی وەکو گوێچکەی فیل گەورە بوو جبریل وتی ئەوە سیدرەتول منتەهایە پێغەمبەر درودی خوای لەسەر بێ دەفەرمێت تەماشام کرد لە بنەکەیدا چوار ڕووبار هەبوو دوانیان داپۆشرابوون و دوانیان ئاشکرابوون وتم ئەی جبریل ئەوە چییە وتی ئەو دوو ڕووبارە کە داپۆشراوە دوو ڕووبارن لە بەهشتا و دوو ڕووبارە ئاشکراکەش نیل و فراتە ئەجا پەرداخێ شەراب و پەرداخێ شیر و پەرداخێ هەنگوینیان هێنا و منیش شیرەکەم هەڵبژارد جبریل وتی ئەوە فیتڕەتی پاکت هەڵبژار کە ئومەتەکەت لەسەر ئەو فیتڕەتە پاکە دەمێنێت لە ڕیواەتێکی تردا ئبن مەسعود ڕزای خی لەسەر بێدەی گەڕێتەوە لە پێغەمبەرە و درودی خی لەسەر کە فەرموویەتی جبریلم بینی لای سیدرە کە 600 باڵی هەبوو کە دەیجوڵاندن جۆرا و جۆر دوڕ ڕوویا قوت لە باڵەکانی دەباری لە ڕیواەتێکی تردا پێغەمبەر درودی خی لەسەر بێت جبریلی بینی لە بەرگێکی ڕەفڕەفدا لە نێوان زەوی و ئاسماندا واتە نێوانی زەوی و ئاسمانی گرتبوو لە ڕیواەتێکی تریشدا ئاسۆی ئاسمانی داپۆشی بوو لە گەورەییدا ئبن مەسعود ڕزای خی لەسەر بێ دەفەرمێت کاتێ پێغمبەر درودی خی لەسەر بێ شەوڕەوی پێکرا و گەیشتە سیدرەت المنتەها لەوێ خی گەورە کۆتایی سوورەتی ئەلبەقەرەی پێبەخشی و خۆش بوو لە تاوانە گەورەکانی ئەوانەی کە هاوەڵیان بۆخوا بڕیار نەداوە لە عومەتەکەی لە ڕیواەتێکی تردا دەفەرمێت پاشان چوومە ناو بەهەشتەوە بینیم تەپۆڵکەی مرواری تێدا بوو و دەستم لە خاکەکەیەوە دا میسک بوو دەفەرمێت ڕووبارێکم بینی لە بەهشتا هەردوو لای مرواری بوو وتم ئەوە چییە ئەی جبریل ئەویش وتی ئەوە ئەو کەوسەرەیە خوای گەورە پێی بەخشیویت پاشان بەرز کرامەوە تا گەیشتمە ئاستێک کە گوێم لە دەنگی قەڵەمەکان بوو واتە نەقلکردنی زانیاریەکان لە لەوحەل مەحفوظەوە لەلایەن مەلایکەوە. پێغمبەر درودی خوای لەسەر بێ دەفەرمێت گەیشتمە ئەوێ دەرگایەکم بۆ کرایەوە لە دەرگاکانی ئاسمان نوری هەرە گەورەم بینی کە پەردەیەکی شەکاوەی دوڕ و یاقوتی هەبوو لە نزیک ئەلحیجابەوە پاشان خوای گەورە ئەو وەحی خۆی ویستی لێ بوو بۆی نردم اینجا پەنج نوێژی لەسەر فەرز کردم لە هەموو شەو ڕۆژێکدا پاشان گەڕامەوە و دابەزیم تا گەیشت مەلای موسا سەلامی خوای لەسەر بێ پێی وتم خوا چی فەرز کرد لەسەر ئومەتەکەت منیش وتم پەنجا نوێژی لەسەر فەرز کردن موسا سەلامی خی لەسەر بێ فەرمووی بگەڕێرەوە بۆ لای پەروەردگارت داوای سوککردنی لێبکە بۆ ئومەتەکەت چونکە ئومەتەکەت ناتوانن پەنجا نوێش بکەن وەڵاهی من خەڵکانم پێش تۆ تاقی کردۆتەوە و زۆر کۆششم کرد لەگەڵ بەنی ئیسرائیلدا بگەڕێرەوە بۆ لای پەروەردگارت داوای سوککردنی لێبکە بۆ ئومەتەکەت دوای ئەوە موسا سەلامی خی لەسەر بێ پێی وتەوە ئەی محەممەد واللهی لەوە کەمتر لە بەنی ئیسرائیلی خزمانی خۆم داوا کرد کەچی بێهێز بوون بەرامبەری و ئەنجامیان نەدا ئومەتەکەی تۆ جەستە و دڵ و چاو و گوێیان زۆر لاوازترە لە ئومەتی من پێغەمبەر درودی خی لەسەر بێ دوای پێشنیارەکەی موسا سەلامی خی لەسەر بێ ئاوڕێکی دایەوە بەلای جبریلدا وەک ئەوەی ڕاوێژی پێ بکات جبریل سەلامی خی لەسەر ئاماژەی کردووتی بەڵێ ئەگەر پێت خۆشە دەتوانیت بگەڕیتەوە بۆ لای پەروەردگار دەفەرمێت بەرزی کردمەوە بۆ لای خوای گەورە هەتا وتم ئەی پەروەردگار سوکی بکە لە سەرمان ئێمە ئەوە ناتوانین دەفەرمێت خی گەورە دەنوێژی لەسەر لابردم و گەڕامەوە بۆ لای موسا و هەمان قسە یەکەم جاری پێوتمەوە منیش گەڕامەوە بۆ لای پەروەردگار تا دەنوێژی تری لەسەر لابردم پاشان گەڕامەوە بۆ لای موسا و هەمان قسەی یەکەم جاری پێوتم منیش گەڕامەوە بۆ لای پەروەردگار و دەنوێژی تری لەسەر لابردم و پاشان فەرمانم بە دەنوێش پێکرا لە هەموو ڕۆژێکدا گەڕامەوە بۆ لای موسا و دیسان هەمان قسە یەکەم جاری پێوتمەوە گەڕامەوە و پێنج نوێژم لەسەر فەرز کرا و پاشان گەڕامەوە بۆ لای موساوتی فەرمانت بە چی پێکراوە وتم بە پێنج نوێش لە هەموو ڕۆژێکدا موسا وتی، ئوممەتەکەت ناتوانن پێنج نوێژ لە هەموو ڕۆژێکدا بکەن و من خەڵکانم لە پێش تۆدا تاقی کردوتەوە و کۆششێکی زۆرم لەگەڵ بەنی ئیسرائیلدا کردووە بگەڕێرەوە بۆ لای پەروەردگارت و داوای لێ بکە تا سووکی بکات لەسەر ئوممەتەکەت پێغمبەر درودی خی لەسەر بێ دەفەرمێت منیش وتم ئەوەندەم داوا کردووە شەرم دەکەم شەرم دەکەم لە پەروەردگارم ئەوەندە گەڕاومەتەوە بۆ لای بەڵام ڕازی دەبم بەو پێنج فەرزە و دەفەرموێت کە موسام بەجێ هێشت و لێی دوورکەوتمەوە بانگم لێکرا و پێم وترا ئەوە وتەی خۆمم بردە سەر و ئەرکم لەسەر بەندەکانم سوک کرد ئەی محەممەد ئەوانە پێنج نوێژە لە هەموو شەو ڕۆژێکدا و هەموو نوێژێک دەیە و ئەوە پنج نوێژە فەرمووی وتە لای من ناگۆڕێت و هەر کەسێک نیازی کردنی چاکەیەکی هەبێ و نەیکات چاکەیەکی بۆ دەنووسرێت گەر ئەنجامی بدات دە چاکەی بۆ دەنووسرێت و هەر کەسێک نیازی تاوانێکی هەبێت و نەیکات هیچی لەسەر نانووسرێت و گەر ئەنجامی بدات ئەوا یەک تاوانی لەسەر دەنووسرێت خی گەورە فەرمووی دابەزە بە ناوی خواوە ابن کەثیر دەفەرمێت پاشان دابەزی بۆ بەیت المەقدس و پێغەمبەرانیش سەلامی خوایان لەسەر بێت دابەزین لەگەڵیدا و کاتی نوێژ هات پێدەچێت کە نوێژی بەیانی بوو بێت پێغەمبەر درودی خوای لەسەر بێ پێش کەوت و پێشنوێژی بۆ کردن سەبارەت بە پێشنوێژی کردنی پێغەمبەر درودی خوای لەسەر بێ بۆ ئەو پێغەمبەرە بەڕێزانە سەلامی خوایان لەسەر ئەبوو هۆڕێرە ڕزای خوای لەسەر بێت دەفەرمێت ئەتبینیم لەناو کۆمەڵێک پێغەمبەراندا بووم و موسا لە نێوانیاندا بوو بەرچاوم کەوت و نوێژی دەکرد بە پێوە پیاوێکی چوارشانەی بەخۆ بوو لە ڕیواەتێکی تردا باڵا بەرز بوو پێسپیەکی قژلۆلی قژداهێنراو بوو واتە دەدوت یەکێکە لە پیاوانی شنوعی عمان ئەیسای کوڕی مەریەمم بەرچاو کەوت بە پێوە نوێژی دەکرد پیاوێکی چاوتیش بوو چوارشانەیەکی سوور و سپی قژخاو بوو لە ڕیواەتێکی تردا دەفەرمێت دەتوت لە حەمام هاتۆتە دەرو نزیکترین کەس کە لەو دەچوو عروەی کوڕی مەسعودی سەقەفیە و ئیبراهیمم بینی بە پێوە نوێژی دەکرد نزیکترین کەس بە ئەو هاوڵەکەی خۆتانە واتە پێغەمبەر درودی خی لەسەر بێ کاتی نوێش هات پێش نوێژیم بۆ کردن کە نوێژەکە تەواو بوو یەکێ پێی وتم ئەوە مالیکی دەرگاوانی دۆزەخە سەلامی لێ بکە کە ئاوڕم دایەوە ئەو لە پێش مندا سەلامی لێ کردم لە ڕیواەتێکی تردا دەفەرمێت پاشان قامت کرا و پێش نوێژیم بۆ کردن و لەوێ هاتینە دەرەوە و گەڕینەوە لە ئیبن و عباسەوە ڕزای خی لەسەر بێت دەفەرمێت شەوڕەوی کرا بە پێغەمبەر درودی خی لەسەر بێ بۆ بیت المەقدس و لەوێ دەجالی بینی لە شێوەی خۆیدا و بە چاوی خۆی بێ ئەوەی خەوتبێت عیسا و موسا و ئیبراهیمیشی بینی و پرسیار کرا لە پێغەمبەر درودی خی لەسەر بێ دەربارەی دەجال فەرمووی پیاوێکی بەخۆوەی چوارشانەی زۆر سپیکە لە بوو یەکێ لە چاوەکانی زەق و دەرپۆقی و بوو وەک ئەستێرێکی پرشنگدار وابوو ئینجا پێغەمبەر درودی خوای لەسەر بێ فەرمووی پاشان گەڕامەوە و تێپەڕیم بەلای کاروانێکی قوڕیشدا لە فلان و فلان شوێندا بوون وشترێکیان لێون بووبوو و فلانە کەس گرتبوویەوە بۆیان و منیش سەلامم لێکردن و هەندێکیان وتیان ئەوە دەنگی محەممەدە ئینجا گەڕامەوە بۆ لای هاوڵەکانم پێش بەرەبەیان لە شاری مەککە گەڕانەوەی پێغەمبەر درودی خوای لەسەر بێ لە ئیسرا و معراج دوای گەڕانەوەی پێغەمبەر درودی خوای لەسەر لە سەفرە شکۆدارەکەی لای خوای گەورە و میهرەبان ئەوە بوو نیشانە گەورەکانی دەسەڵاتی خوای گەورەی بینی لەگەڵ بینینی ئاسمانەکان و فریشتەکانی خوای گەورە و جبریل پێغەمبەر درودی خوای لەسەر بێ باش دەیزانی کە بگەڕێتەوە لای بێ باوەڕانی قوڕیش ئەوان دەمەقاڵە دەکەن و باوەڕی پێناهێن و بە درۆشی دەخەنەوە بۆیە پێغەمبەر درودی خوای لەسەر لەو بەرە بەیانەدا گەڕایەوە بە کزۆڵەی و دوور لە خەڵکان دانیشتبوو. ابن عباس ڕزای خوای لەسەر بێ دەیگێڕێتەوە کە پێغەمبەر درودی خوای لەسەر بێ دەفەرمێت کاتێ خوای گەورە شەوڕەوی پێکردم و گەڕامەوە و بەیانیم بەسەرداهات لە مەککە زۆر دەترسام لەم کارەم و دەمزانی کە خەڵکان بە درۆم دەخەنەوە ابن عباس دەفەرمێت پێغەمبەر درودی خوای لەسەر بێت دوور لە خەڵکان دانیشتە بوو بەغەم و پەژارەوە ئەبوو جەهل بەلایدا تێپەڕی و هاتە لای پێغەمبەر درودی خوای لەسەر بێ و وەکو گاڵتە پێکردنێک بە پێغەمبەری وت درودی خوای لەسەر. چییە هیچ بووە؟ پێغەمبەر درودی خوای لەسەر بێ فەرمووی بەڵێ ئەم شەو شەوڕەویم پێکراوە ئەویش وتی بۆ کوێ؟ فەرمووی بۆ بەیتل مەقدس ئەبوو جەهل وتی هەر ئەم شەو چوویتە ئەوێ و گەڕایتەوە؟ پێغەمبەر درودی خوای لەسەر بێ فەرمووی بەڵێ ابن عباس دەفەرمێت ئەبوو جەهل پێی باش نەبوو کە پێغمبەر درودی خی لەسەر بێ بە درۆ بخاتەوە نەوە گوایە پێغمبەر درودی خی لەسەر قسەکەی بگۆڕێت کاتێک کە خزمانی لی کۆبوونەوە و بەوانی ڕانەگەێنێت لەبەر ئەوە بە پێغمبەری و درودی خی لەسەر ئایا ئەوەی بۆ منت جێڕایەوە بۆ خزمانتی دەگێڕیتەوە ئەگەر کۆیان کەمەوە پێغمبەر درودی خی لەسەر بێ فەرمووی بەڵێ ئەبوو جەهل هاواری کرد ئۆ کوڕانی کەعبی کوڕی و ئەیوەرن بۆ ئێرە هەموو کۆڕ و کۆمەڵی چواردەوری کابە و شوێنە گرنگەکان هەموو چۆڵ بوون و هەمویان هاتن بۆ لای ئەبوو جەهل و کۆبوونەوە دوای ئەوە ئەبوو جەهل بە پێغەمبەری وت درودی خی لەسەر بێ ئەوەی بۆ منت گێڕایەوە بۆ ئەوانیشی بگێڕەرەوە پێغەمبەر درودی خی لەسەر بێ بەوانی وت من ئەم شەو شەوڕەویم پێکراوە ئەوانی ژووتیان بۆ کوێ فەرمووی بۆ بیتل مەقدس وتیان هەر ئەم شەو لە ناوماندا ڕۆیشتیت و بەیانیەکەی گەڕای تۆ ناومان پێغەمبەر درودی خی لەسەر بێ فەرمووی بەڵێ ئینجا بێباوەڕان هەندێکیان دەستیان کرد بە چەپڵە لێدان و هەندێکیشیان دەستیاندا بەسەریاندا گوایە وتیان ئەم درۆیە چەند گەورەیە بەلایەنەوە ئینجا پیاوە ناودارەکانیان وتیان باشە ئەتوانی تۆ باسی شێوەی مزگەوتەکەمان بۆ بکەیت چونکە هەندێک لە کافرەکان کە لەوێ بوون سەفەریان کردبوو بۆ ئەو وڵاتە و مزگەوتەکەیان بینی بوو پێغمبەر درودی خی لەسەر بێ فەرمووی کەوتمە وەسفکردنی مزگەوتەکە بۆیان بەردەوام بووم ئەوەندەم وەسف کرد هەتا هەندێ وەسفم لێ تێکچوو خی گەورە مزگەوتەکەی وەک شێوەی خۆی هێنایە بەردەمم تا لەبەری خانوەکەی عقیلەوە لە پێش چاوم بوو وە سەیرم دەکرد و وەسفم دەکرد بۆیان پاشان ئەوان وتیان بەڕاستی وەسفکردنەکەی تەواو بوو لە گێڕانەوەیەکی تردا پێغەمبەر درودی خی لەسەر بێ بە مشریکەکانی وت نیشانەی ڕاستی وتەکانم ئەوەیە من تێپەڕیم بەلای کاروانێکی ئێوەدا لە فلان جێگە و وشترێکیان لێون بووبوو فلانە کەس گرتبوویەوە بۆیان ئەوان ئێستا لە ڕێڕۆشنەکەیاندا گەیشتوونەتە فڵان جێگە و لە فڵان جێگە لایان داوە و لە ڕۆژی ئەوەندە و ئەوەندەدا دەگەڕێنەوە وشترێکی سپی کە کۆپانێکی ڕەشی بەسەر پشتەوەیە لەگەڵ دوو مەشکەی ڕەشدا لە پێش کاروانەکەوەیە و دەگەڕێتەوە لاتان بۆ ناو شاری مەکە لە فلان ڕۆژ و فلان ڕۆژدا شەدادی کوڕی ئەوس دەفەرمێت کاتێ ئەو ڕۆژە هات کە پێغەمبەر درودی خی لەسەر بێ دیاری کردبوو بۆ گەڕانەوەی قافلەکە خەڵکان لە سربان و شوێنە گشتیەکان تەماشایان دەکرد تا نزیکی نیوەڕۆ کاروانەکە لە دوورەوە دیار بوو کە گەڕایەوە یەکەم وشتریش لە پێشیانەوە بوو ئەو وشترە بوو کە پێغەمبەر درودی خی لەسەر بێ وەصفی دابوو ئالێرەدا وەک تاقیکردنەوەیەکی خوایی بۆ مسلمانان وە لە ناویاندا هاوەڵی بەڕێز ئەبوبەکر ڕەزای خوای لەسەر بێ کە یەکەم کەس بوو پێغەمبەری درودی خوای لەسەر بێ بەڕاست خستەوە بەڵام بە بیستنی ئەم هەواڵە هەندێ لە مسلمانە باوەڕ لاوازەکان پاشگەز بوونەوە لە ئاینی ئیسلام عیشە ڕزای خوای لەسەر بێ دەفەرمێت شەوڕەوی کرا بە پێغەمبەر درودی خوای لەسەر بێ بۆ مزگەوتی ئەقسا کە ڕۆژ بووەوە بۆ خەڵکانی گێڕایەوە کەچی هەندێ لەوانەی کە باوەڕیان بە پێغەمبەر درودی خوای لەسەر بێ هێنابوو و بەڕاستیان زانی بوو پاش گەز بوونەوە و کافر بوون و چوون بۆ لای ئەبوو بەکر و پێیانوت نابینی هاوڵەکە دوا ڕادەگەیەنێت کە ئەم شەو شەوڕەوی پێکراوە بۆ بیت المەقدس ئەبوو بەکر فەرمووی وای فەرمووە؟ وتیان بەڵێ، وتی ئەگەر وای فەرموو بێت ڕاست دەکات. وتیان چۆن تۆ بەڕاستیە خەیتەوە کە بە یەک شەو چوو بێتە ئەوێ و گەڕابێتەوە پێش ئەوەی بەیانی بەسەردا هاتبێت. ئەویش وتی من لەوە دوورتریش بەڕاستی دەخەمەوە کە هەواڵی ئاسمانی بۆ دێت لە بەرەبەیانێکدا یان لە ئێوارەیەکدا. دەفەرموێت هەر لەو ڕۆژەوە ئەبوو بەکر نازناوی سەدیقی لێنرا لەگەڵ ئەو هەموو وەسفەی کە پێغمبەر درودی خی لەسەر بێ کردی سەبارەت بە مزگەوتەکەی ئەقسا و وەسفکردنی کاروانەکەیان کە هەموو ئەوانە نیشانەی ڕازگۆیی پێغمبەر بوون درودی خی لەسەر بێ کە نێراوە لەلایەن خواوە بەڵام لەگەڵ ئەوەشدا ئەوە تاقیکردنەوەیەکی سەخت بوو بۆ هەندێ لە باوەڕ لاوازەکان و کەم هۆشە مسلمانە سەتاییەکان کە تازە مسلمان بوو بوون هیچ تێ نەگەیشت بوون لە پێغەمبەرایەتی پێغەمبەری خوادرودی خوای لەسەر بێت ابن عباس ڕزای خوای لەسەر بێ دەفەرمێت هەرچەندە پێغەمبەر درودی خوای لەسەر باسی شەوڕەوی بۆ کردن بۆ بیت المەقدس و کاروانەکەی بۆ ڕوونکردنەوە بەڵام هەندێ لە خەڵکی وتیان هەرگیز ئێمە محەممەد بەڕاست نازانین لەم وتانەدا و پاش گەز بوونەوە و کافر بوون و خوا لە گردنیدان لەگەڵ ئەبوو جەهلدا ئەڵلقەی شانزە ئەو شتانەی کە پێغەمبەری خوا درودی خۆی لەسەر بێ لە شەوڕەویەکەیدا بینی یەکەم خوای گەورەی بینی بەدڵ ابن عباس ڕزای خوای لەسەر بێ دەفەرمێت پێغەمبەر درودی خوای لەسەر بێ لەو شەوەدا خوای خۆی بینی بەدڵ ئەبوو زەڕیش ڕزای خوای لەسەر بێ دەفەرمێت پێغەمبەر درودی خوای لەسەر بێ خوای خۆی بینی بە دڵ نەک بە چاوی بەڵام پێغەمبەر درودی خوای لەسەر خوای خۆی بینیوە لە خەودا لە جوانترین شێوەدا معازی کوڕی جەبەل ڕزای خوای لەسەر بێ دەفەرمێت بەیانیەکیان پێغەمبەر درودی خوای لەسەر بێ دواکەوت و نەهات پێش نوێژیمان بۆ بکات تا زۆر دواکەوتین وەخت بوو ڕۆژ هەڵبێت پاشان بەپەلە هات و قامت کرا و پێش نوێژی بۆ کردین و بەپەلە نوێژەکەی بۆ تەواو کردین کە سەلاممان دایەوە و هەستا و فەرمووی لە جێگەی خۆتان بمێنەوە تا بۆتان بگێڕمەوە و ئینجا فەرمووی ئێستا بۆتان دەگێڕمەوە چی وای لێکردم کە دوا بکەوم ئەم شەو من شەو نوێژم کرد ئەوەندەی لە توانامدا بوو تا وەنەوز بردمێەوە و خەوم لێکەوت و پەروەردگارم بینی لە جوانترین شێوەدا فەرمووی ئەی محەمەد وتم پەروەردگارم لەبەیک فەرمووی کۆمەڵی هەرە سەروو المەلأ الاعلی لە چیدا دەمەقاڵێیان دەبێت دووەم چەند کۆمەڵێکی بینی کە لێ و زمانیان لێ دەکرایەوە ئەنەس ڕزای خۆی لەسەر بێت دەیگەڕێتەوە کە پێغەمبەر درودی خۆی لەسەر بێ فەرموویەتی لەو شەوەی کە شەوڕەویم پێکرا تێپەڕیم بەلای پیاوانێکدا بینیم لێویان بە مقەستی ئاگرین پارچە گۆشتی لێ دەکرایەوە وتم ئەوانە کێن ئەی جبریل فەرمووی ئەمانە و تاربێژەکانی ئومەتی تۆن فەرمان بە خەڵکی دەکەن کە چاکە بکەن بەڵام خۆیان لەبیر دەکەن و ئاەتەکانی خوا دەخوێنەوە و ئەقلیان پێی ناشکێت لە ڕیواەتێکی تردا دەفەرمێت بینیم زمانیان پارچە پارچە گۆشتی لێ دەکرایەوە لە ڕیواەتێکی تردا دەفەرمێت لەو شەوەی کە شەوڕەویم پێکرا گەیشتینە ئاسمانی دونیا بینیم پیاوانێک زمان و لێویان دەبڕا بە چەند مقەستێکی ئاگرین وتم ئەوانە چێن ئەی جبریل ئەویش وتی ئەوانە و تاربێژەکانی ئومەتی تۆن سێهەم پێغەمبەر درودی خۆی لەسەر بێ سزای غەیبەتکارانی ئومەتەکەی خۆی بینی کە چۆن سزا دەدرێن لە بەرزەخدا لە ئەنەسی کوڕی مالیکەوە ڕزای خی لەسەر بێت دەفەرمێت پێغمبەر درودی خی لەسەر بێ دەفەرمێت کاتێ بەرز کرامەوە تێپەڕیم بەلای کەسانێکدا کە نینۆکی مسیان هەبوو دەم و چاو و سنگی خۆیانیان پێدەڕنیەوە وتم ئەوانە کێن ئەی جبریل فەرمووی ئەوانە کەسانێکن گۆشتی خەڵکان دەخۆن و ناموسیان لەکەدار دەکەن چوارەم پێغمبەر درودی خی لەسەر بێ هەر لەو شەوەدا تێپەڕی بەلای بۆنێکی خۆشدا کە بۆنی قژداهێنەرەکەی کچی فرعون بوو لە ئیبن و عباسەوە ڕزای خی لەسەر بێت دەگێڕێتەوە پێغمبەر درودی خی لەسەر بێ دەفەرمێت ئەو شەوەی شەوڕەویم پێکرا تایدا بۆنێکی خۆش بە ڕوومدا هات وتم ئەی جبریل ئەو بۆ نەخۆشە چییە؟ وتی ئەوە بۆنی قژداهێنەرەکەی کچەکەی فرعونە و منداڵەکانیەتی وتم چۆن بوو حاڵیان وتی ڕۆژێکیان قژی کچەکەی فیرعەونی دادەهێنا شانەکەی لە دەست کەوتە خوارەوە وتی بسمیلا کچەکەی فیرعون وتی مەبەستت لە باوکمە وتی نەخێر پەروەردگاری من و باوکت ئەڵایە وتی آخر بۆی دەگێڕمەوە ئەویش وتی بۆی بگەڕەرەوە ئەویش بۆی گەڕایەوە و فێرعون بانگی کردووتی فلانە ئافرەت هیچ خویەکی ترت هەیە جگە لە من وتی بەڵێ پەروەردگاری من و تۆ ئەللایە فرعون فەرمانی دا یەک منجەڵی گەورە پڕ بکەن لە مس و بیکڵێنن کە ئامادە بوو منداڵەکانی ئافرەتەکەی بان کرد بۆ ئەوەی دانەدانە بیان خاتە ناویەوە ئافرەتەکەوتی من تەنها داواکاریەکم هەیە لە تۆ فرعون وتی چییە؟ وتی ئەوەیە کە دوای مردنمان ئێسک و پرووسکی خۆم و منداڵەکانم بکەیتە یەک بەرگ و بمان خەیتە ژێر خۆڵ بەیەکەوە ئەویش وتی باشە داواکاریەکەت لەسەر من پاشان دانە دانە منداڵەکانی لە پێش چاوی خۆی فڕێدایە ناو ئەو مەنجەڵە گەورەی کە مسی تیابوو تا سرە گەیشتە خۆی و منداڵێکی شیرە خۆرەی اینجا دوودڵی ڕووی تێکرد کە خۆی فڕێ بدات یان نا لەبەر منداڵەکەی داخوای گەورە منداڵەکەی هێنایە زمان و بەدایکیوت خۆڕاگر بە تۆ لەسەر حەقیت خۆت بخەرە ناوی سزای دنیا سوکترە لە سزای قیامەت ئینجا خۆی و منداڵەکەی فڕێدایە ناوی پێنجەم پێغەمبەر درودی خی لەسەر هەر لەو شەوەدا بەلای گۆڕەکەی پێغەمبەر موسادا سەلامی خی لەسەر بێت تێپەڕی کە لای تەپۆڵکە سوورەکەی ئەو بەری شاری بەیتل بەقریز بوو بینی لە گۆڕەکەیدا بە پێوە نوێژی دەکرد پێغمبەر درودی خوای لەسەر بێ دەفەرمێت لەو شەوەی کە شەوڕەویم پێکرا ڕۆیشتم بەلای موسادا سەلامی خوای لەسەر لە نزیک تەپۆڵکە سوورەکە موسا سەلامی خوای لەسەر بێ بە پێوە لە گۆڕەکەیدا نوێژی دەکرد شەشەم هەر لەو شەوەدا فریشتەکان پێغەمبەریان درودی خی لەسەر بێ ئاگدار کردەوە کە کەڵە شاخ بەکار بهێنێت لە ئیبن عباسەوە ڕزای خی لەسەر بێدەی گەڕێتەوە کە پێغەمبەر درودی خوای لەسەر بێ دەفەرمێت لەو شەوەدا کە شەو ڕەویم پێکرا بەلای هەر پۆلێ لە پۆلەکانی فریشتەدا دەڕۆشتم پێیان دەوتم ئەی محەممەد کەڵە شاخ بگرە وەرە ڕیواەتێکی تردا لەو شەوەی کە شەوڕەویم پێکرا بەلای هەر کۆمەڵێ لە کۆمەڵەکانی فریشتەدا دەڕۆیشتم، پێیان دەوتم ئەی محەممەد، فەرمان بکە بە ئوممەتەکەت کەڵەشاخ بگرن و بەکاری بهێنن. حەوتەم، هەر لەو شەوەدا پێغەمبەر دروودی خوای لەسەر بێ، ئاڵایەکی گەورەی بەرچاو کەوت کە بەرز کرایەوە و لە شام داکوترا. لە عەبدوڵڵای کوڕی حەوالەوە ڕەزای خوای لەسەر بێ، دەگێڕنەوە پێغەمبەر درودی خوای لەسەر بێ فەرموویەتی لەو شەوەدا کە شەو ڕەویم پێکرا کۆڵەکەیەکی سپیم بینی وەک مرواری فریشتە هەڵیان گرتبوو وتم ئەوە چییە وتیان ئەوە عمودی کتێبە فەرمانمان پێکراوە لە شام دای بنین و جێگیری بکەین لە ڕیواەتێکی تردا دەفەرمێت لەو شەوەدا کۆڵەکەی کتێبم بینی وەک ئاڵایەک هەڵگیرا لە ژێر سەری منەوە وامزانی لەسەر زەوی ناهێڵرێت و دەبرێتە سەرەوە چاوم بە دوایدا دەڕوانی هەتا بینیم بردیان بەرەو شام ئاگادار بن کاتێک کە فیت نەهستێ تەنها باوەڕ واتە ئیمان لە شام دەبێت ئیبن و کەثیر دەفەرمێت هەر ئەو بەیانە کە پێغەمبەر درودی خی لەسەر بێ گەڕایەوە لە شەوڕەویەکەیدا جبریل دابەزی بۆ لای لە کاتی نزیک نیوەڕۆدا و کاتەکانی نوێژی بۆ ڕوون کردەوە و و لە کەیدا دەکرێت و چۆن ئەنجامەدرێت پاشان فەرمانی کرد بە پێغەمبەر درودی خی لەسەر بێ هاوەڵانی خۆی کۆ بکاتەوە پێغەمبەریش درودی خی لەسەر کۆی کردنەوە و جبریل سەلامی خی لەسەر پێش نوێژی بۆ پێغەمبەر درودی خی لەسەر بێ کرد و ئەویش پێش نوێژی بۆ هاوەڵانی دەکرد. لە ڕیوایەتێکی تردا جبریل سەلامی خوای لەسەر بێت دوو جار پێش نوێژی بۆ کردم لە مەککە لای کەعبەوە. هەر لەو کاتەوە خوای گەورە پێغەمبەری درودی خوای لەسەر فێری نوێژ و دەست نوێژ و کاتەکانی نوێژ کرد بۆیە دەفەرمێت سەڵ و کەما ڕئیتمونی ئوسەلی واتە نوێژ بکەن وەک چۆن دەبینن من نوێژ دەکەم. خۆناساندن بە هۆزەکانی عەرەب و داوای پەنادان دوای دژایەتی توندی چەندین ساڵە دژ بە پێغەمبەر درودی خی لەسەر بێت لەلایەن قڕیش و هاوپەیمانەکانیەوە دوای ئەو هەموو ناڕەحەتی هاتە ڕێی پێغەمبەر درودی خی لەسەر و هاواڵەکانی زۆربیان ناچارکران کە وڵاتیان بەجێ بهێڵن بۆ دەرەوە و بەرەو حەبەشە بکەونە ڕێ لەو کاتەدا پێغەمبەر درودی خوای لەسەر بێ کۆڵنەدەرانە و بێ ترس و ورە بەرزانە ئاینی خوای بەرقەرار دەکرد و بە ئاشکرا دەیگەیاند بە تایبەتی لەو کاتەدا کە نوێنەری هۆزەکانی عرب هاتبوون بۆ حەجکردن بۆ کەعبە جابر ڕزای خوای لەسەر بێت دەفەرمێت پێغەمبەر درودی خوای لەسەر بێ خۆی نیشانی هۆزەکانی عرب دەدا لە کاتی حەجکردن و پێی دەوتن ئایا کەسێک هەیە من ببات بۆ لای خزمان و کەسانی خۆی چونکە قڕیش ڕێگریان کردووم لە گەیاندنی وتەکانی خوا بە خەڵکی سەبارەت بە چۆنێتی گەیاندنی بانگەوازی خوا لەلایەن پێغەمبەرۆ درودی خوای لەسەر بێ بۆ سرجەم هۆزەکانی ئامادەبووی عرب لە مەکە وە چۆنیەتی هەڵوێستیان وە هەڵوێستی قوڕەیش بەتایبەت مامەی خۆی ئەبو لەهەب ئەم ڕیوایەتانەی خوارەوە ئەمەمان بۆ ڕوون دەکاتەوە تاریقی کوڕی عەبدوڵای محاریبی ڕزای خوای لەسەر بێ بۆمان دەگێڕێتەوە چۆن پێغەمبەر درودی خوای لەسەر بێ گەڕاوە بەسەر هۆزەکاندا و چۆن بانگەوازی کردووە و چی بە گوێی ئەواندا داوە و دەفەرمێت پێغەمبەرم بینی درودی خوای لەسەر بێ لە بازاری زیلمەجاز جلێکی خەت خەتی سووری لەبەردا بوو، بەناو ڕیزی خەڵکاندا دەهات و دەچوو دەیفەرموو، ئەی خەڵکینە، بڵێن لا الە هە الا اللە سەرفراز دەبن، ئەی خەڵکینە، خوای گەورە فەرمانتان پێدەکات کە بیپەرستن و هاوەڵی بۆ بڕیار نەدەن. دەفەرموێت، بەناو ئەو بازاڕەدا دەگەڕا و خەڵکانیش لێی کۆدەبوونەوە و کەسم نەبینی وەڵامی پێغەمبەر درودی خوای لەسەر بێ بداتەوە. پێغەمبەریش درودی خوای لەسەر بێ بێدەنگ نەدەبوو هەر دەیفەرموو بڵێن لا ئیلا هەیل اللە سەرفراز دەبن بەڵام پیاوێکی پێ سپی خێلی دوو پەلکەدار بەدوای کەوتبوو بە هەر شوێنێکدا دەڕۆیشت بەردی تێدەگرت و هەردوو پاژنەی قاچی بریندار و خوێناوی کردبوو لە دواوە هاواری لێ دەکرد و دەیوت ئەی خەڵقینە بە گوێی نەکەن ئەوە درۆزنە ئەوە گومڕا بووە و لە ئاینی خۆتان و باب و باپیرانتان گومڕاتان دەکات پێغمبەریش درودی خی لەسەر بێ خۆی لێ دوور خستەوە و ئێمەش بە دوایدا دەڕۆشتین و ڕامان دەکرد وتم ئەمە کوێ شوێنی کەوتووە و وازی لێ ناهێنێت و بەری تێگرێت وتیان ئەوە مامەیەتی ئەبوو لە هەب لە ڕیوایەتێکی تردا پیاوێکی بە نیکی نانە دەفەرمێت پێغەمبەرم بینی درودی خوای لەسەر بێ لە ناو خەڵکاندا دەهات و دەچوو لە بازاڕی زیلمەجاز ئەی خەڵکینە بڵێن لا ئیلاها ئیلا الله سەرفراز دەبن ئەبوو جەهلی شوێنی کەوتبوو و خۆڵی دەپرژاند و دەیوت ئەی خەڵکینە ئەمە هەڵتان نەخەڵەتێنێت دەست بگرن بە ئاینی خۆتانەوە ئەمە دەیەوێت دوورتان خاتەوە لە خواکانتان و لە لات و عوزا پێغمبەریش درودی خی لەسەر بێ ئاوڕێ لێ نەدەدایەوە لەو هۆزانەی تر کە پێغمبەر درودی خی لەسەر بێ خۆی پێناساندون و داوای سەرخستنی لێکردوون هۆزی کین دەبوو ئەبوو شیهابی زوهری ڕزای خی لەسەر بێت دەفەرمێت پێغمبەر درودی خی لەسەر بێ چووە لای نوێنەرانی هۆزی کیندا لە جێگەی دانیشتنی خۆیاندا و لای دایە لای گەورەکەیان کە ناوی مەلیح بوو پێغەمبەر درودی خوای لەسەر بێ بانگی کرد بۆ لای خوای گەورە و خۆی پێناساند و داوای لێکردن کە بیگرنەخۆ بەڵام وەڵامیان نەدایەوە و نەیان گرتەخۆ هەروەها پێغەمبەر درودی خوای لەسەر بێ داوای پەنادانی لە کوڕانی بەنی شەیبان کرد لە عەلی کوڕی ئەبی تاالبەوە ڕزای خوای لێبێت دەفەرمێت کاتێ خوای گەورە فەرمانی بە پێغەمبەر کرد درودی خوای لەسەر بێ کە ئاینی خوا بگەیەنێت بە هۆزەکانی عرب ئێمە چوین و ئەبوو بەکریشمان لەگەڵدا بوو تا گەیشتی نەلای مینا کە جێگەیە کە لە ڕێی عرفات لەوێ کۆمەڵێک دانیشتبوون ئێمەش چووی نەلایەن ئەبوو بەکر سەلامی کرد چونکە ئەو شارەزاتر بوو بە سرجەم هۆزەکانی عرب دوای ئەو کۆمەڵە چوینە لای کۆمەڵێکی تر ڕێز و هێمنی و ئارامیان پێوە دیار بوو هەندێ لە پیاوە بەرزەکانیان دانیشت بوون ڕێز و سەروەریان پێوە دیار بوو ئەبوو بەکریش پێشکەوت و سڵاوی کرد و دوای ئەوە پێیوتن ئێوە کێن وتیان ئێمە کوڕانی بەنی شەیبانی کوڕی سەعلەبین ئەبوو بەکرد ئاوڕیدایەوە بەلای پێغەمبەردا درودی خی لەسەر بێ وتی دایک و باوکم فیدات بێ لەمانە بەهێزتر و سەربەرزتر نین لە کەسانی خۆیان لەو ڕۆژەدا ئەم سەرکردانیان ئامادە بوون مەفروقی کوڕی عمەر و هانیئی کوڕی قوبەیزە و موسنای کوڕی حاریسە و نوعمانی کوڕی شورەیک نزیکترین کەسیان لای ئەبو بەکرەوە لە کۆبوونەوەکەدا مەفروغ بوو کە بە پێغەمبەری وت درودی خوای لەسەر بێ لەوە دەچێت تۆ برا قوڕیشیەکە بیت ئەبوو بەکری ژووتی ئەگەر پێتان گەیشتووە کە پێغەمبەری خویە بەڵێ ئەوە مەفروغ وتی پێمان نەگەیشتووە کە ئەووا دەڵێت پاشان ئاوڕی دایەوە بۆ لای پێغەمبەر درودی خوای لەسەر بێ و پێیوت بانگەواز بۆ لای چی دەکەیت ئەی برای قوڕیشی پێغەمبەریش درودی خوای لەسەر بێ چوو لەلایەن دانیشت و ئەبوو بەکر هەستا و چوو لە پشتێوە سێبەری بۆ پێغەمبەر کرد درودی خوای لەسەر پاشان پێغەمبەر درودی خوای لەسەر بێ پێی فەرمونون بانگتان دەکەم بۆ ئەوەی شایەتی بدەن کە هیچ خوایەک نییە شایانی پەرستن بێت تەنها ئەللا نەبێت و داواتان لێ دەکەم کە بمگرنە خۆ و پارێزگاریم لێ بکەن و سرم بخەن تا ئەوەی کە خی گەورە فەرمانی پێکردوم بیگەێنم چونکە قوڕەیش دژ بە فەرمانی خوا وەستاون و پێغەمبەرەکەیان بە درۆ خستۆتەوە و وازیان لە حەق هێناوە خی گەورە زۆر دەوڵەمەند و سوپاس گوزارە پاشان مەفرۆق وتی باشە دوای ئەوە چیتر داوا دەکەیت و بانگەواز بۆ چیتر دەکەیت ئەی برا قوڕیشیەکە کە مەفروق گوێی لەمە بوو وتی وەڵاهی برا قڕیشیەکە بانگەشەت کردووە بۆ لای هەرە خوڕەوشتی جوان و کاری هەرە چاک بەڕاستی بوختان چین ئەو کەسانی کە تۆیان بە درۆ خستۆتەوە و دژت وەستاون بەڵام ئەوەش هانیئی کوڕی قوبەیزەیە گەورەمانە و خاوەنی ئاینی ئێمەیە هانە بە پێغەمبەری وت درودی خوای لەسەر بێ گوێم لە قسەکانت بوو ئەی برا قوڕیشیەکە قسەکانت بەڕاز دەزانم من وا دەزانم وازهێنانمان لە ئاینمان و شوێن کەوتنمان بۆ تۆ لەسەر یەک دانیشتن کە سەرتا و کۆتایی نییە بێ ئەوەی ئێمە بیری لێ بکەینەوە بێگومان هەڵەیە و بیروبۆچینێکی جیاوازە و ئەقڵێکی لاوازە و هەڵەش تەنها لەگەڵ پەلەدا دەبێت بەڵام ئێمە کەسان و خزمانێکمان هەن لە پشتمانن ناتوانین هیچ وتێک بکەین بێ ئەوان تۆ بگەڕێرەوە و ئێمەش دەگەڕینەوە بۆ لای خزمانمان و تۆ بیر بکەرەوە و ئێمەش بیری لێ دەکەینەوە دوایی بۆ ئەوەی باسەکە لە خۆی دوور بخاتەوە وتی ئەمەش مسنایە گەورەمانە و خاوەنی جەنگمانە مسناوتی گوێم لە قسەکانت بوو ئەی برا قڕیشەکە قسەکانت بەڕاست دەزانم و وەسرم سوور دەمێنێ لەو قسە چاکانەی تۆ وەڵامی منیش وەڵامی هانیئی کوڕی قوبەیزەیە ئێمەش لامان داوەتە دوو قەراخ قەراغی یەمامە و قەراغی سەماوە پێغەمبەر درودی خی لەسەر بێ فەرمووی ئەو دوو قەراخە چین وتی قەراخێکیان لایەکی وشکانیە و لایەکەی تریان ڕووبارە و خاکەکانی کیسرایە کە گفتی لێ وەرگرتووین هیچ ئاژاوەیەک دروست نەکەین و هیچ ئاژاوە چیەک نەگرینە خۆمان ئەم کارەی تۆش پێدەچێت ئاژاوەیەکی بەدواوە بێت ئەگەر ڕوو بە عەرەب و وشکانی دەڵیت ئێمە لە خزمەت داین و سەر دەخەین هەر کەسێ هەر تاوانێ بکات لەوێ تاوانەکەی لێ دەبورین و عزرەکەشی وەردەگیرێت بەڵام هەر کەسێک تاوانێک لە ڕووی کیسرادا بکات واتە خاکەکانی کیسرا ئەوە لە تاوانەکەی نابورێت و عوزرەکەشی وەرناگرێت ئەگەر پێت خۆشە سرت بخەین لە ڕووی نزیک عربەوە ئەوە سرت دەخەین پێغمبەر درودی خی لەسەر بێ فەرمووی خراپتان وەڵام نەداوەتەوە و ڕاستگۆیانە قسەتان کرد بەڵام یەکێ هەڵدەستێ بە ئاینی خوا و بەرقەرارکردنی کە لە هەموو لایەکەوە گرتبێتی و کردەوەی پێ بکات پاشان پێغەمبەر درودی خی لەسەر بێ هەستا و بەجێی هێشتن پێغەمبەر درودی خی لەسەر خۆی ناسان بە بەنی حەنیفە بەڵام خزمانی مسەیلەمە بە ناشرینترین شێوە بەرپەرچی پێغەمبەریان دایەوە پاشان خۆی ناسان دە کوڕانی بەنی عامر ئەوانیش بە هەمان شێوەیان کرد لە جابیرەوە ڕزای خی لەسەر بێ دەفەرمێت پێغەمبەر درودی خی لەسەر بێ خۆی ناسان بە خەڵکی لە شوێنی وەستانیان لە حەج و پێی دەوتن ئایا پیاوێک نییە بمگرێتە خۆ و بم بات بۆ لای خزمانی خۆی چونکە قڕیش قەدەغیان کردووە لە من کە وشەکانی خی خۆم بگەێنم پیاوێک لە هۆزی هەمدان هات بۆ لای پێغەمبەر درودی خوای لەسەر بێ پێغەمبەر درودی خوای لەسەر بێ پێی فەرموو ئایا قەومەکەت ئەو هێزەیان هەیە کە بتوانن بمگرنە خۆ وتی بەڵێ دوایی پیاوەکە پەشیمان بووەوە و ترسا لەوەی بیگرێتە خۆ بەڵام هۆزەکەی نەیگرنە خۆ بۆیە بە پێغەمبەری خوای و درودی خوای لەسەر ئەچمەوە بۆ لایەن و قسەی تۆیان بۆ دەگێڕمەوە و پاشان وەڵامەکەت بۆ دەهێنمەوە پاشان ڕۆیشت پێغەمبەر درودی خوای لەسەر بێ فەرمووی باشە بڕۆ لە مانگی ڕەجەبی هەر ئەو ساڵەدا وەفدی پایە بەرزانی ئەنسار بۆ یەکەم جار گەیشتە ناو شاری مەکە ئەم وەفدەش کۆمەڵێک بوون لە کوڕانی ئەوس کە ژمارەیان کەم بوو و دژایەتێکی سەخت هەبوو لە نێوان ئەوان و خەزرەجی ژمارە زۆر و خزمانی بەن و قەینوقاع و بەن و نەظیر و بەن و قوڕەیزە بەڵام هۆزی ئەوس هاوپەیمانیان نەبوو ئەوانیش بە ناچارانە ڕویان کردە مەکە بۆ ئەوەی داوای پەیمان بەستن بکەن لەگەڵ قڕیش کە یاریدەدەری ئەوس بێت دژ بە خەزرەج بەڵام خی گەورە لەو هاوپەیمانێتە چاکتری بەنسیب کردن ئەویش مسلمان بوونیان و ڕێنمووی بوونیان بوو بۆ ناسینی پێغەمبەری ئازیز درودی خوای لەسەر ئەم بەسەرهاتەش محەممەدی کوڕی لە بیت ڕزای خوای لەسەر بێ دەیگەڕێتەوە و دەفەرمێت کاتێ ئەبول حەسیر ئەنەسی کوڕی ڕافع گەیشتە مەکە لەگەڵ هەندێ لە کوڕانی بەنی عبدول ئەشهل کە ئەیاسی کوڕی مەعازیان تیابوو بۆ ئەوەی پەیمان ببەستن لەگەڵ قڕیشدا دژ بە هۆزی خەزرەجی خۆیان پێغمبەر درودی خوای لەسەر بێ پێی گەیشت کە ئەو کۆمەڵە لە مەدینەوە گەیشتوونەتە مەککە بۆیە خێرا خۆی گەیاندە ئەو کۆمەڵە و لەگەڵیاندا دانیشت و پێیوتن ئایا شتێکی چاکترتان دەوێت لەوەی کە بۆی هاتوون وتیان بەڵێ ئەو شتە چییە؟ پێغەمبەر درودی خی لەسەر بێ پێی فەرمونون من پێغەمبەری خوام و خوای گەورە نردومی بۆ لای سرجەم بەندەکانی خۆی کە تەنها ئەو بپەرستن و شەریکی بۆ بڕیار نەدەن و کتێبی بۆ هێناومەتە خوارەوە پاشان دەفەرموێت پێغەمبەر درودی خوای لەسەر بێ ئیسلامی بۆ ڕوونکردنەوە و قورآانی بەسەردا خوێندنەوە ئەیاسی کوڕی مەعاز کە لە هەمویان منداڵتر بووتی ئەی خزمان واللهی ئەمە چاکترە لەوەی بۆی هاتوین ئەبولحەسیریش چنگێک لە خۆڵی هەڵگرت و پرژاندی بە ڕوویدا وتی وازمان لێ بێنە ئێمە بۆ ئەمە نەهاتوین بەڵکو هاتوین بۆ کارێکی تر پاشان ئەیاس بێدەنگ بوو پێغەمبەر درودی خی لەسەر بێ هەستا و بەجێی هێشتن و ئەوان گەڕانەوە بۆ شاری مەدینە و تووشی شەڕی قورسی بەعاس هاتن محەممەدی کوڕی لە بید وتی ئەو خزمانەی مەعاز کە لە کاتی سەرمەرگیدا گوێیان لێبوو کە مەعاز ڕزای خی لەسەر بێ هەر سبحان الله و الحەمدلی لا و لا ئیلاهی لە لای دەوت تاوەفاتی کردو خزمانیان گومانیان نەبوو لەوەی کە موسڵمان بووە و بە موسڵمانێتی مردووە و وتیان، ئێمە هەر لە گوێگرتنەکەی بۆ پێغەمبەر درودی خوای لەسەر بێ موسڵمان بوونمان پێوە بینیوە. ئا بەو شێوەیە جەنگی بوعاسی نێوان ئەوس و خەزرەج چاکترین خێر و بەرەکەت بوو بەسەر ئەنسارەوە. عائیشە ڕەزای خوای لەسەر بێ دەفەرمێت، شەڕی بوعاس ڕۆژێک بوو خوای گەورە پێشکەشی پێغەمبەری کردبوو درودی خوای لەسەر بێ کاتێک شیرازەی هەمویان تێک چوو بوو سەر گەورە و پیاو گەورەکانیان هەندێکیان کوژرا و ئەوانی تریشیان بریندار بووبوون شاری مەدینەش خوای گەورە بەخشی بووی بە پێغەمبەر درودی خوای لەسەر بێ چونکە بێ سەرۆک بوو بۆ ئەوەی خەڵکی ئەو شارە پێغەمبەر درودی خوای لەسەر بێ بگرنە خۆ و دواجار ببێتە هۆی مسلمان بوونی هەمویان لەگەڵ ئەوەشدا هەندێ دەنگ و باس هەبوو سەبارەت بە هاتنی پێغەمبەرێک و ئەو هەواڵش لە شاری مەدینە بڵاو ببووە جابیری کوڕی عبدوڵا ڕزای خوای لەسەر بێ دەفەرمێت یەکەم هەواڵێکی هاتنی پێغەمبەر درودی خوای لەسەر بێ لە مەدینە بڵاو بووە و ئەوە بوو ئافرەتێ لە شاری مەدینە جنۆکەیەکی هەبوو کە هەواڵی پێڕاگەیاند جارێکیان بە شێوەی کۆترێکی سپی هات و نیشتەوە لە سەر دیواری ماڵیان ئافرەتەکە پێیوت ئەوە دانا بەزیت بۆ لامان تا قسەت لەگەڵدا بکەین و قسەمان لەگەڵدا بکەیت و هەواڵمان بدەیتێ و هەواڵت بدەینێ ئەویش بە ئافرەتەکەی وت پێغمبەرێک نێرراوە لە شاری مەککە داوێن پیسی حرام کردووە و ئارامی لەبەر بڕیوین بەڕێزان لەم ئەڵلقەیەدا ئاماژەمان بەوە کرد کە پێغەمبەر درودی خی لەسەر بێ لێبڕاوانە بەردەوام لە هەوڵدا بوو تاکو ئاینی خی گەورە بناسێنێت بە سرجەم هۆزەکانی عرب بە پشتیوانی خی گەورە لە ئەڵلقەی داهاتوودا دەچینە سەر پەیمانانی عقبەی یەکەم تا ئەو کاتەش هەموو لایەکتان بەخوای گەورە دەسپێرین خواتان لەگەڵ